کەسانی وا هەن قسە و باسی پڕوپوچ ئەکڕن و خۆیانی پێوە خەریکەکەن بۆ ئەوەی خەڵکی سادەی پێ گومڕا بکەن و لە ڕێگای خوایان لادەن بێ ئەوەی بزانن ئەو قسە و باسە پڕوپوچانەی ئەیان کڕن چین و ڕێگای خوا ئەکەن بە گاڵتەجاڕی خۆیان ئەو جۆرە کەسانە لەو دونیا سزایەکیان ئەدرێ ڕەزیل و سەفیلیان بکات. بۆ ئەوەی ئەرزلار نەبێتەوە پێتانەوە و تووشی زیان ببن و لە هەموو جۆرە گیانلەبەرێکی تێدا بڵاو کردۆتەوە کە پێیدا بڕوا و ئاومان لە ئاسمانەوە داباراندووە و بەو ئاوە لە هەموو جووتە جۆرە گیایەکمان تێدا ڕواندووە کە بەسوود و بەخشندەن بۆ ئێوە و ژیانی ئێوە. باسی ئەوە بکە کە وێڵ و کەماڵ و حیکمەت و زانیاری باشمان بەخشیبوو بە لوقمان و تێمان گەیاندبوو کە سوپاسی خوا بکا و هەر کەسیش سوپاسی خوا بکا قازانجی سوپاسەکەی بۆ خۆی ئەگەڕێتەوە و هەر کەسیش کافر بێ و دان بە نیعمەتی خوادا نەنێ خودا پێویستی بە کەس نییە و شایانی حەمد و سەنا بۆ کردنە. ئادەمیزادمان ڕاسپاردووە دەربارەی باوک و دایکی. دایکی لە کاتی سستی لەسەر سستیدا، کە کاتی دووگیانیەتی، لەسکی خۆیا هەڵی گرتووە، جیابوونەوەی لەسکی دایکی بە لەدایک بوونی و لە کۆش و بەر مەمکانی بە بڕینەوەی لە شیر لە دوو ساڵایە ڕامان سپاردووە کەوا بەرامبەر بەم ئازار و ئەزیەتەی دایکت لەگەڵتی کێشاوە سوپاسی منیش و باوک و دایکیشت بکە و سەرەنجامیش دێیتەوە بەر دەستی خۆم پاداشی یا سزای کرداری دونیات ئەدەمەوە. ئاخۆ بۆ ئەوە ئەشێ ببێ بە هاوبەشم؟ بەگوێیان مەکە و هاوڕێتییان بکە لە دونیادا بە هاوڕێتییەکی باشی وا شەرع پێی ڕازی بێ و شوێنی ڕێی ئەو کەسانە بکەوە کە گەڕاونەتەوە بۆ لای من پاشانیش گەڕانەوەتان بۆ لای منە و جا منیش خەبەردارتان ئەکەم لە دونیادا چیتان کردووە و پاداشتی کردەوەتان چییە. ان اللە لطیف خبیر. ڕۆڵە، ڕاستیەکەی ئەوەیە ئەگەر چاکە یا خراپەی ئادەمیزاد بە قورسایی دەنکە تۆوە خرتەلەیەک بێ لە ناو تاشە بەردێکا بێ یا لە ئاسمانەکانا بێ خوا ئەیهێنێ بۆ مەیدانی لێپرسینەوە خوا ناسکە زانستی ئەگاتە هەموو شتێ و خوا لە هەموو شتێ ئاگەدارە. ڕۆڵە نوێژ بکە و ئەمر بە چاکە بکە و نەهی لە خراپە بکە و چیت هاتە ڕێ لە ناڕەحەتی و گیروگرفت خۆتی لە بەرامبەرا ڕابگرە ئەم خۆ لەبەر ناڕەحەتیدا ڕاگرتنە یەکێکە لە کارە مەزنەکان هەر کەسێ پێی بگرێ. ولا تصعر خدك للناس ولا تمش في الأرض مرحا ان اللە لا یحب کل مختال فخور. ڕوی خۆت وەر مەچەرخێنە لە خەڵک کە فیزت نەهێنێ ڕویان تێ بکەی و قسەیان لەگەڵ بکەی و بە فیز و خۆپەسەندیەوە بەسەر زەویدا مەڕۆ بێگومان خوا خۆشی نایەت لە هیچ کەسێکی خاوەن فیز و دەعیە و شانازی بەخۆوە کردوو. واقصد فی مشیک واغضض من صوتک ئێوە نابینن خوا هەرچی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە هەمووی بۆ ڕام کردوون و نیعمەتی خۆی بەسەرتاندا بڵاو کردۆتەوە بە ئاشکرا و بە نهێنی؟ لەناو ئەم خەڵکەدا کەسانی وا هەن ئەکەونە دەمەدەم کردن لە بارەی خواوە بێ ئەوەی بۆ خۆیان هیچ بزانن یا لە پێغەمبەرێکەوە شتێ فێر بووبن یا کتێبێکیان لە خواوە بۆ هاتبێ بەرچاویان ڕوون بکاتەوە. کە پێیان بوترێ شوێنی ئەو کتێبە بکەون کە خوا ناردوێتیە خوارەوە بۆ سەر پێغەمبەر ئەڵێن، نەخەیر شوێنی ئەو ڕێ و ڕەسمانە ئەکەوین کە باوک و باپیرانی خۆمانمان دیوە لە سەریان ئەڕۆیشتن، جا ئایا ئەگەر شەیتان تەنانەت بۆ ئازار و سزای ئاگری بڵێسەداری دۆزەخیشتان بانگ بکا هەر شوێنی ئەکەون؟ هەر کەسیش کافر بێ با کافریەکەی خەفەتبار و دڵگرانت نەکا ئاخری هەموو دێنەوە بەر دەستی ئێمە و خوایش ئاگەداریان ئەکا کەوا لە دونیادا چیان کردووە خوا ئەزانێ چی لە دڵی هەر کەسێکدا هەیە. نمتعهم قلیلا ثم نضطرهم الی عذاب غلیظ. چەردەیێ، یا بۆ ماوەیەکی کەم، ماوەی ڕابواردنیان بۆ ئەڕەخسێنین. ان اللە عزیز حکیم. ئەگەر هەرچی دار و درەخت لە زەویدا هەیە هەمووی قەڵەم بێ و دەریایش هەمووی مەرەکەب بێ و حەوت دەریا لە دوایەوە یارمەتی بدا و بچێتە سەری، هێشتا وشەکانی خوا تەواو نابن بەو قەڵەم و مەرەکەبانە بنووسرێن. بەڕاستی خوا خاوەن عیززەت و خاوەن حیکمەتە. ما خلقکم ولا بعثکم الا کنفس واحدە ان اللە سمیع بصیر نە دروستکردنی ئێوە و نە زیندووکردنەوەتان پاش مردن وەک دروستکردن و زیندووکردنەوەی یەک کەس نەبێ نییە، واتە دروستکردن و زیندووکردنەوەی پاش مردنی هەموو ئادەمیزاد لای خوا هەر ئەوەندەی دروستکردن و زیندووکردنەوەی یەک کەسی تێچێ، ئەمەی کە باسمان کرد لەبەرئەوەیە کە خوا ڕاستە و توانایە و ئەو بتانەی ئێوە، ئەی بت پەرستەکان، هاواریان ئەکەنێ پووچ و بەتاڵن و هەر خوا بۆ خۆی بەڕاستی بەرز و باڵا و گەورەیە. الم تر ان الفلک تجری فی البحر بنعمت الله لیریکم من آیاته. ان فی ذلک لآیات لکل صبار شکور ئایا نابینی کەشتی ڕەوان ئەبن بەناو دەریادا بە ئیحسان و نیعمەتی خوا بۆ ئەوەی خوا هەندێ لە نیشانەکانی گەورەی خۆیتان پیشان بدا؟ بێگومان لەم ڕەوان بوونی کەشتیانەدا بەناو دەریادا چەندین نیشانەی گەورەی خوا هەیە بۆ هەموو ئەوانەی خۆ لەسەر بیرکردنەوە لە گەورەی خوا ڕائەگرن و وما یجحد بآیاتنا الا کل ختار کفور ئەو خەڵکەی بە کەشتی هاتوچۆ بەناو دەریادا ئەکەن ئەگەر شەپۆلێکی ئاو لە دەریادا بێ بەسەریانا و دایان بگرێ و وەک هەور بە ڕاسەریانەوە بێ لە خوا ئەپاڕێنەوە و عیبادەتیان بۆ خوا بێگەرد دەبێ و کەس ناکەن بە هاوبەشی کە ڕزگاریشیان ئەکا و ئەیانگەیەنێتە وشکان هەندێکیان لەسەر ڕێگەی ڕاستی خوا بە یەکزانین ئەمێننەوە و هیچ ئەولادێ سودی هیچی بۆ باوکی نابێ نە کەم و نە زۆر بەڕاستی ئەو گفتەی خوا داوی ڕاستە و دێتە دی و کەواتە با ژیانی دونیا بایی و غەڕاتان نەکا و شەیتانی ئینسان خەڵەتێن واتان لێ نەکا لە خوا بە لەسە ببن و دەس بدەنە بێ فرمانی و گوناه کردن. ان اللە عندە علم الساعە وینزل الغیث ویعلم ما فی الارحام. جابری کوڕی عەبدوڵڵا ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ وتی، پرسیار کرا لە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم، کام نوێژ باشترینە؟ فەرمووی، زۆر مانەوە و قورئان زۆر خوێندنەوە.